ئادەمیزادی فێری ئەو شتانە کردووە کە نەیزانیون. کەلا ئین الئینسان لەیەطغا. نەخێر لەگەڵ ئەو هەموو چاکە و ڕێزەدا کە خودا بەخشیویەتی بە ئینسان، بەڕاستی خەڵکی هەر سەرکەشی دەکەن، یاخی دەبن، ستەم دەکەن. ئەن ڕەئاه استغنا. لەبەرئەوەی هەر ئادەمیزاد هەستی کرد دەوڵەمەند و بێنیازە، باشە پێم بڵێ ئایا ئەو کەسەی کە فەرمان دەدات و ڕێگری دەکات لە بەندەیەکی خودا کاتێک نوێژ دەکات؟ ئەڕەئەیتە ئین کان علی الهدی ئەو ئەمەڕ بالتەقوا ئەی ئەگەر ئەو کەسەی قەدەغەی لێدەکرێت لەسەر ڕێبازی هیدایەت و چاکە بێت یا فەرمان بە خوداناسی بکات؟ ئەڕەئەیت ئین کەذەب وتولا ئەلم یعلم بئن اللە یرا ئەی ئەگەر کابرای خودانەناس بەرنامەی خودا بە درۆ بزانێت و پشتی تێبکات ئایا نەیزانیوە کە خودا دەیبینێت و ئاگای لە گفتار و کردارەتی؟ کەللا لەئن لەم یەنتەه لەنەسفەعا بالناسیە. نەخێر، سوێند بە خودا، ئەگەر کۆڵ نەدات و کۆتایی بە دوژمنکاری نەهێنێت، ئێمە پێشە سەری دەگرین، بۆ دۆزەخ کێشی دەکەین. ناصیە کاذبە خاطیە ئەو پێشەسەرە درۆزنە تاوانکارە پێشەسەر جێگەی بیرکردنەوە و تێفکرانە ئینجاوازی لێ بهێنە با هاوڵ و هاوبیر و باوەڕانی بانگ بکات و کۆیان بکاتەوە بۆ دژایەتی ئیمانداران ئێمەش فریشتەکانی کار بەدەستی دۆزەخی بۆ بانگ دەکەین تا تۆڵەی لێ بسێنن و لە دۆزەخ توندی بکەن. کەللا لا توطعه واسجد واقترب. نەخێر بە گوێی ئەو جۆرە کەسانە مەکە، تۆ هەر سەرگەرمی نوێژ و سوجدە ببە و بە بەندایەتی خۆت لە پەروەردگارت نزیک بکەرەوە.